لە ئایندەدا دەخرێتە ناو ئاگرێکی بڵێسەدارەوە، هەروەها ژنەکەشی کە هەمیشە هەڵگری کۆڵەدارە و ئازاری پێغەمبەر دەدات، هەمیشە گوریسێکی چنراو لە پووشی خورما لە گەردنیایەتی، لە قیامەتیشدا زنجیری ئاسن دەکرێتە گەردنی. کاتێک پێغەمبەر صلی اللە علیه وسلم تیرە و تایەفەکانی کۆکردەوە و پەیامی خودای پێ ڕاگەیاندن، ئەبو لەهەب وتی، دەستت بشچێ بۆ ئەوە ئێمەت کۆکردۆتەوە؟ ئیتر ئەم سورەتە هاتە خوارەوە کە هێرشێکی بەردەوامە بۆ سەر ئەبو لەهەب و هاوسەرەکەی و ئەوانەی لەوان دەچن.